ەکانم بڕوادارانی خۆشەویست چەند ساتێک بە لە باسی ئەو ڕۆژووی کەەوە خی گەورە لێمان قوبولکە دەیگرین بۆ ئەو هەندێک باس هەیە کە زۆر گرنگە باسی بکەین لەوانە زۆرتان بیستووە الحەمدللا زۆربەی لەوانەیە هەر بریتی بێ لە بیرخستنەوە بەڵام بیرخستنەوە تا بێخستنەوە فەرقی هەیە وای تعالا بە ئاەتێک لە قورآانی پیرۆز بە ئێماڵێ ئەی بڕواداران خی تعالا لەسەر ئێوە ڕۆژووی ڕەمەزانی واجب کردووە و فەرزی کردووە هەروەک لەسەر من حەزەکەم لەم ئاەتە دوو نقطە تەماشا بکەین نقطەی یەکەمیان دەڵێ لەسەر ئومەتانی پێش ئێوەش فەرز کراوە با ئەو ڕێک لەم نقطەیە بینەوە بینە ناو مشتەمەعی قڕیشەوە لە زمانی پێش پێغەمەراتی پێغەمەر سەل الله عليه وسلم کامە نقطەیەکی زۆر مهمە بێ ئاگادار بن بە حەدیسی صحیح وارد بووە کە پێغەمەری خوا عليه سڵات وسلام باسی ڕۆژی محەڕەمان بۆکە لە ناو مەکە ئەبوو جەهل بە ڕۆژوە بوو زۆر کەس ئەبوو جەهلە بیستێ ئەبوو لە هەبە بیستێ ئومەیە ئەبیستێ فلانە بیستێ لە سەرکردەکانی کوفر لە ناو قڕیش وازان ئەمانە کەسانێک بوون شێر و پڵنگ بوون و دڕندە بوون و هیچ بەشەرێتیان تیا نەبوو خۆیان نەناسیوە ئەمە زۆر غەڵەتە زۆر ئەم فکرەیە هەر زۆر غەڵەتە چکە ئومەتانی پێشوو هەمویان خۆیان ناسیوە با بزانن هەمووشیان عیباەتیان بۆ خوا کردووە هەمویان عیباەتیان بۆ خوا کردووە تەنانەت ئێوە تەماشای ناو خودی قڕیشکن لە ناو مەکەیە چی بە گەورە دەزانن ماڵەکەی خوای تەعالا کەعبەکەی خوای تەعالا هەمووتان لە سیریا دراوە بە گوێتانە کە چۆن لەسەر حەجەر ئەسود قەبیلەکان خەریب و شەڕ بکەن کە حەجەر ئەسود بەهۆی ئەوەی بیت ڕما بەهۆی لافا و بارانەوە بیتیان دروست کردەوە بەڵام حەجەر لەسود لە زاوەکە کێ دای بنێتەوە حەجەر لەسوەدیش ئەو حەجەرە بە سپیە جوانە بوو کە لە بەهشتەوە تۆتە خوارەوە بەڵام بەهۆی گوناحی بەشەرەکان ڕەش بوو بۆیە ناوبراو بە الحەجر الاسود ئەجینا الحەجر الابیض بوو بۆ خۆی هەر زۆر سپی و جوان بوو ئەو بەشەی کە لە بەهشتا لەسەر زمینی ئێمە هەیە ئەو بەردەیە ئەوان هەر یەک لە قەبیلەکان ئەیویست شەرەفی ئەوەی پێ ببڕێ ئەو بەردە بخاتەوە جێگەی خۆی هەمووتانەوەتان نەبیستووە بیرتان لەوە نەکردوێتەوە پێغەمەری خواستە لە الله عليه وسلم کە دەرکەوت کێشەکەی بۆ حلکردن و بەخۆشی خستیەوە جێگەکەی خۆی شەرەفەکە بۆ بڕە کەواتە لەرەیە پێغەمبەرایەتی نییە پێغەمەر هێشتا پێغەمەر نییە سەل الله عليه وسلم ئەو قەومە ڕێز لە کەعبانێ ئەو قەومە ڕێز لە حەجەر ئەسوە دەنێ هەروەهایەکیش تر لەو شتانی کە لە ناویانە بوو حەجیان نەکرد حەجیان نەکرد حەج چەند جار وتومانە حاجی ئەبوو جەهل ئەوانەی بەلاتانەوە سیر بێ حاجی ئەبوو لە هەب بەڵێ حەجیان نەکرد بۆ خۆشیان نەکرد بابزانن بە ڕۆژوژە بوون بەڵام سەبەبی وەرنەگرتنی عیبادەتەکانیان چی بوو ئەوە بوو کەوا شەریکیان بخوا پیا کرد شەریک چییە شەریک زۆرە لە ناومانە والله لە ناوە مزگەوتەیە و لە ناو مزگەوتەکانی گەشاتایەتی والله ئاگادار بنا ئەم قسەی بۆتانەکەم مەڵێن مامۆستا خەڵک کافرەکە بە نەسی ئاات قساکەین بە نەسی حەدیث قساکەین بە نەسی کەلامی علەما قساکەین چەندتان بیستوە لە ناو مزگەوتەکان کە هەڵەسنەوە یا ڕسول الله هاوار چەندتان بیستوە بە گوێی خۆتان یا عبدالقادر یا غەوزی گەیلانی یان چەندتان بینیوە غەیری ئیسلام ڕێبازێکی کەی هەڵگرتووە چەندتان بیستووە ئەوە دیموکراتیە ئەوە لیبرالیە و ئەوە ئەمریکیە و ئەوە ئەوروپیە و چەندتان بیستووە کە ئاڵێ ڕقم لێ لە دەستبڕین کاتێک کەوا دز دزی بکە ئاڵێ بابە دەستبڕین چییە بوو بۆ زمانی عەرەبەکان بوو بۆ ئێستا نابێ ئێستا بە تەقەدومیەت و ئینسانیەتمانێ یعنی خوا والعیاذ بالله زوڵمی لە عەبدەکانی کردووە ئەوە کوفر نییە بیست هەزار هەزار میلیۆن نوێژکە هیچ فادەی نییە مادام و عقیدەکەت بێ لە سەفی پێشی شەوابی هەزار ڕەمەزانیش بە ڕۆژوبی من ئیشارە دەیەم بە مخالفەتەکان ئەگادار بن انی لەکم نەذیر مبین هەنوو ئێمەتان ترسێنین نابێ ئەو ڕۆتۆ بێ وڵا کاکە مامۆستا هەر خەریکی ترساندنی خەڵکە ئەوە هی خوایە جل لەو علا بە پێغەمبەرەکانی نردووە بەڵێ خەڵکیانە ترسان لە چی لەوەی دووچاری جەهنەمەکەی خوای تەعالا نەبی براکەم دووچاری ئەو جەهەنەمە نەبی ئەو ئاگرە نەبی کێ تەحەمولەکە سەیری کەن باس بینێ ببێتەوە و سعات دوانزەی نیوەڕۆ خۆت ڕووت کەرەوە لەسەر ئەو جادەیە پاڵکەوە تا دوو سعات ئەتوانی نەوەڵاچی مالێ بەسەرات ئەم شەوی ڕابردوو کارەبا نەبوو وەی تەقین وەی چی مالێ هات وەی گەرمایە وەی وەی ڕاستە گەرمایە ڕاستە ناخۆشە ئینسان نە تەحملی سەرماکە نە تەحملی گەرماکە بۆیە خی تەعالا عذابی لە جەهنم بە دوو شت داناوە بە سەرما و بە گەرما ئەو پەڕی سەرما زەمهەریر ئەو پەڕی گەرما جەهەنەم کە کەس تەحەملی ناکە کەس بە ئەو بینینە بەرچاوی خۆمان نەوەڵام من تەنها تۆ لە ژوورێک دانێم با دەرەجەی حەرارەکەی چل بێ مانگێک بخۆت لێ بە نە ئاو نە خواردن نە ئیسراحەت بزانم تەحەمولەکەی ئاگریش ناخەمە ژێرت هیچ ئەبێ بە حەقیقەت لەو شتە بترسین بەڕاستی بۆیە پێغەمەرانی نردووە خی تەعالا تا خەڵکی ئاگادارکاتەوە پێغەمە سەلاسم چوە سەر سەفا عالمی کۆ کردەوە لە مەکە وتی وەرن ئەگەر ئێستا پێتان بڵم لە دیو ئەم چێەوە جێی شەکەی و یا بەسەرتانە بڕوان پێکەم چیان بڵێ چۆن بڕوا پێێت تۆ سادق ئەمین بوو لە ناومان دەوتی والله من پێغەمەری خوام وەڵڵا من پێغەمەری خوام هاتووم پێتان بڵێم ڕۆژێکتان لەبەردەمایە گەر بە قسەم نەگەن بۆ جەهنم هەتا هەتایە یەکەم کەس مامی بوو مامی وتی ئەک لە ناوچی محەممەد بوو ئەمە ئێم بۆ کۆ کردەوە ئاەت هاتە خوارەوە خیتەعالا فەرمی ئەبوو لە هەب لە ناوچێ ئێوە تەماشای بێری پێغەمەرکەن سەل الله عليه وسلم شەجاعەت و جورئەت و ئازایەتی هیچ کاتێک ڕۆژێ لە ڕۆژان دەقیقەیەک بە هیچ شێوەیەک نەترساوە لەو قەومە کە حەقی پێ بڵێ پێویستە مامۆسایانی ئاینی ئاوها بن حەق بڵێن حەق ئێمە هەرە مرین بۆ چۆچین بۆ تۆ گەر سە ساڵیش بژی هەر نامری ئێگەر حەق شاردەوە مامۆسایانی ئاینی خێریانتیانی ئەگەر حەق نەڵێن سەرکردەکانیش هیچ خێریانتیان ئەگەر ئەو حەقە تەطبیق نەکەن لەبەرو پێغەمبەران ئازا بوون عەلەیهیم سەڵات وسەلام بە هیچ شێوەیەک لە حەق شەرمیان نەکردووە خوایە کرد لە ناویژە چوون چەنها پێغەمبەر کوژراوە چەنها پێغەمبەر کوژراوە با بزانن لەسەر حەق ئەو ڕۆگە لەسەر حەق بڕۆڵی کە ئەکەوە زمانی خۆی نەگرت و تاوە تیاچوو ئەی تۆ بۆ چیە مینیتەوە بۆ ناخواردن بۆ ئیسراحەت بۆ ڕابواردن ئەی قڕت بەسەر بۆ ئاخیرەتەکەن بەڵێ براکانم بێنەوە سەر ناو مەکە بە ڕۆژووە بوون والله بە ڕۆژووە بوون بۆ خوا بەخوا بە ڕۆژووە بوون دەستخوالی قوبڵ نەکردن فەرمیەوە شەریکتان پیا کرد بۆ خوای تعالا تەنانەت ئەم شەریکەشیان بەجێ هێش لە کاتێکا کە سووا کەشتیە بوون لە بەحرە لەحمەڕ کاپەڕینەوە لە بینی مەکە و لە بینی ئەوەی ئێستا پێڵن ئەثیوبیا و سوودان کە حەبەشەی پێوتراوە ئەڵێ ئەگەر سوار فولک بووبوونا سوار کەشتی بووبوونایە ها خوای تەعالا خۆی شایەتێکادا دعوا الله مخلصین له الدین کێ ئەبوو جەهل و جەماعەتەکەی یان یا الله بمان پارێزە لەم بەحرە کەس ڕزگارمان ناکە ئیلا تۆ نەبێ خوایە لا تمنات عزا نەما فلما نجاهم إلى البر إذا هم يشركون کات هاتنەوە ناوشکانی جا دوایان نام پیاو چاکانش ئەخر چۆن ڕێزیان هەیە لای خوا با داوایان کەین بە ئەمانە خۆزانی نەمانە دەسەڵاتیان نییە بەس ئەمە لە لای خوا ڕێزیان هەیە یا لات و منات و عزا ئێوە لە لای خوا داوامان بۆ بکەن یعنی ئەسڵەکان هەر داواکەیان لە کێ بوو یعنی ئەگەر ئێوە تەماشا بکەن هەروخوایشەکەکە بەس ئەمانەش ڕجایان هەیە تخوا ئەم ڕۆژێ ئێمەوە ناڵین نەک ئەمڕۆ هەر بە درێژایی تاریخ وا بووە یانە هاتن مشتمەعی مەکە چیانە کرد لەگەڵ ئەوەیە شتیان حرامە کرد شتیان حەڵاڵە کرد یاسایان هەبوو وەکو یاساکانی ئەمڕۆ یاسا بەشەرێکی بچەکانی ئەمڕۆ شت حەڵاڵەکە شت حرامەکە بەبێ ئەمری خوا بەشەر تۆ چیت بێیت بڵێ ئەوە حەڵاڵە ئەوە حرامە بەشەر تۆ بەشەری ئینسان تۆ ئینسانی تۆ ڕیسالەیەکت بۆ هاتۆتە خوارەوە بەو ڕیسالەیە بێ بڕۆی بەو پەیامە ئەبێ بڕۆی بەو قورآانە ئەبێ بڕۆی ئەم قورآانە ئەمە حەڵاڵەکە ئەمە حرامەکە من و تۆ چین حەڵالکەین حرام بکەین بەعکسەوە ئێستا ئەوە ئەوەی حەڵاڵی کردو حرام کراوە ئەوەی ئەوە حەڵاڵی کردووە حرام کراوە ئەوەی ئەوە حرامی کردووە حەڵاڵ کراوە حەڵاڵەکانی قورئان حەرام کران حەرامەکانی قورئان حەڵاڵ کران هەمووتان نازان زینا حەرامە ئەی زینا حەڵاڵ نەکراوە بڕۆ عافێتە بێ کچ و کوڕچیەکەی بەسەر چاو بۆ کەس نییە ئەو ئینسانیت و تەقەدومیەتە ئەوە ڕەجعیەت و کۆنەپەرستێتەوە بڵێ حەرامە حەرامە حەرامە والله ملیۆنێ نوێژ و ڕۆژی بکەی لێت قوبڵ ناکرێت واللە جا قڕیش ئاوهایە کرد ئەمە حرامە ئەمە حەڵاڵە خوای تعالا فەرمی ئەو درۆیە چیە وای کرد ئەمە حەڵاڵە حرام خوا حەڵاڵەکە و خوا حرامەکە ئەمە نقطە یەکەم لایەتەکە کەواتە بیاگاداری خۆما بین ئومەت هەر ئومەتە هەر دێت تا ڕۆژی قیامەت خی تعالا باسی کەمێکە کا ڕزگارێ بێ ها ئاگاداری خۆتا من توخوا لەو کەمە بن براکانم وقلیل من عیبادیە شەکوور کەمێک وإن تطع أكثر من في الأرض يضلك عن سبيل الله ئەگەر تۆ بە قسەی زۆرینەی زۆری سەر ئەم زەویە بکەی وێڵە دەکا لە بەرنمەکەی خوا ئەو ڕەوایە براکانم مانگی ڕەمەزان وهات و ئەو ڕۆ لە سێهەم ڕۆژی مانگی ڕەمەزانای هەروەکو ساڵانی ڕابردوو بەسەرمانە ئەڕوات و خەڵک تایە بەش بەشە هەیە زۆر بە پەرۆشەوە پێش ئەوەی ئاگای لە ڕۆژوەکەی بێ ئاگای لە عقیدە و ئیمانەکەیەتی مخالفاتی عقیدە و ئیمان و باوەڕ ناکە ئەمە عملێکە ئەم عمل ئەبێ لەسەر ئیمان دا بمەزرێ ئەگەر لەسەر ئیمان دا نەمەزرێ ئەو عملت باڵی لە تۆ بەس تینوێتی و برسێتی و پێ بڕێ ها ئەگاداری خۆت بە وامەکە تینوێتی و برسیتی پێ ببڕێ وابکە ئەو عملت قبول بێ ئەزانن ڕۆژوو یەکێکە لەو عملانەی کە خوای تەعالا دایناوە بەس بۆ خۆی چونکە هیچ تۆ منەتێکت نییە گەر بە ڕۆژوو بی مەسەن تەماشاکەی بۆ خی تەعاالایەکەی ناخۆی ناخۆیتەوە لە ناو شوێنێکبی کەسیش نەتبینێ شعورێکی تیاڵی بۆ خوا بە ڕۆژوو بووم لەبەر خی تەعالا سڕی ئەم حیباەتە چییە ئەڵێ ئەسیام و لی لەوانەیە تۆ نوێشکەی بۆ ڕیا بیکەی خوا پەنامان بە خوایە پەنامان بی خوایە پەنامان بی لەوانەیە تۆ حەجکەی بۆ ڕیا بیکەی لەوانەیە تۆ پارە بی بۆ ڕیا بیکەی بەس منەتە چییە بە ڕۆژۆکەت بۆ کێیەکەی هەل لە قەراری نەفسی خۆتا نازانی بۆ خوایەکەی بۆ یاڵم ئەبوو جەهلیش بە ڕۆژۆ بوو بۆ خوایەکە چونکە ڕۆژوو شتێک نییە ڕایتیا بکرێت ئەتوانی لە پەنانێک ئاوێک بخۆیتەوە تێ تێر بخۆی بێ لەلا خەڵکیش بڵێ بە ڕۆژوو ئەمە بۆ خۆی تەعالایە ئەم ڕۆژوایەتەکە چییە فەرمێ لعلكم تتقون بە ئاوڕێک لەم لعلكم تتقون بینە براکان یعنی ئەگەر تۆ وات کرد ئەوی بە کەسێکی تەقوادار ئەوی بە کەسێک لەبەر خاتری خوای شەکەت کردووە باقی تری ئیشەکانیش ئەوها دێنی دەڵی بیرەکەیتەوە دەڵێ من ئەمەم بۆ خوا کرد باوانی تریش بۆ خوا بکەم اینجا ئێوە سەرنج بن ئاو حەڵاڵەیان نا خواردن نان هەر شتێک لەو شتانی کە خوا حەڵالی کردو حەڵاڵەیان نەکەچی لەو ڕۆژەیە حرامە بێت تۆ حرامیەکەی لەبەری خوا حرامی کردووە بۆت تۆش لەسەر خۆتی حرامەکەی ناخۆیتەوە ناخۆی ئەو شتانی کە حرامە تۆ بیکەی لۆ ڕۆژیان نایکەی ئایا ئەگەر شتێک حەڵال بێ تۆ نەیکەی خۆتە بۆ بگیرێ لە ئاو لە خواردن لە خواردنەوە ئەی عزیمەتێ بۆ دروست نابێت لە عرق و جگەرە و غیبەت و نەمیمە خۆت بگریتەوە ئەی بیر ناکەیتەوە ئاخر هەر یەکێک لەمانە پیسن حەرامن گڵاون ناشرینن وەرە خۆتی لێ بگرەرەوە تۆ لە حەڵاڵەکە خۆت گرتەوە ئەی ئافرین عزیمەتێکی باشە بۆ دروست بوو هاو عزیمەتەی هەتا حتا جگەرە خۆرەکان لە کاتی ڕۆژوەکەیان نایخۆن ئەگادارن لەگەڵ بانگە شەیتانەچێتە ناو کەلەیانەوە دەخێرا بەچی بە جگەرە بیشتێنە بە جگەرە خێرە جگەرەکەم بەرێ جگەرەکەم بەرێ ئەی تۆ حەزیمەتت شانزە سەعات بوو هەی ئینسان شەرم ناکەی لەو خوایە بە حەرامە یشتێنی ئەی بۆ ناڵی لەبەر خواوە ئەو لەعنەتێن فڕێوتاوە ئەو لەبەر خوا ئەو شتە پیسەن فڕێوتاوە لەبەر خوا ئەبی بە پیاوێک پاڵەوان بە مسلمانێک خاوەن ئیرادە خاوەن عەزیمە حەرامەکان فڕێبن حەڵاڵەکان واجبەکان بگرنە باوەشتان و ئامێستان بۆ خوا خی گەوراژتانەیاتەوە چەندتان بینی و ئاوهای کردووە چەندتان بینی و ئاوهای کردووە کە باسمان کرد قەنەعەتی بێوتێتی هیچم ناوێ بەس جگەرەکەم بنێ بەس جگەرەکەم بەنی چم ناوێت ها شەیتان چی لێکە ئەوەرن عقلەکان بە هەموو معنایەک تەماشای جگەرە بکەن چ خێرێکی تایە بەس پێم بڵێ یەک خێرم بۆ بدۆزەر و یەک خێر نەوەڵا تۆ بڵێ چ شەڕێکی تیانە وەرە سەر غیبەت و نەمیمەت باسکردنی خەڵکی تاانە لێدان لە مسلمانان کە لە کاتێکە خی تعالا فەرمی مسلمان کە خی گەورە لە قورآە بازەکە فەرمی محەممەد و ڕسول الله والذینە معه اشداء علی الكفار رحماء بینهم لەسەر کافر شەدیدە ڕق ئەستورە ڕقی لەیەتی لەبەرەوەی ئەمە پەیامی خوای شکانوە تخوا ئێوە هەر کەسێک خۆشەویستان بێ ئەگەر یەکی قسە بە خۆشەویستەکەتان بڵێ تخوا ڕووی تێەکەی تخوا ڕووی تێکەی تخوا ڕقت لێ هەڵناسێت تۆش کاکە بۆ قسە بە فلان کەس دەڵێی ئەوە برادەری منە قسە بە خێزان و متعلقاتان بڵێ ڕووی تێکەی بەس ئەو ڕەوای لە هاتووە هزار و ملیۆن جار قسە بە خوا و پێغەمەر بووتە کە کەیفی خۆی دەکەس بۆ قبری خۆی هەر کەس بۆ قبری خۆی خوا وای وتووە وتێتی هەر کەس بۆ قبری خۆی یا وتێتی مووقیفت هەبێ وەڵڵا گەر لە دڵا پێت خۆش بێ پێت پێت ناخۆش بێ پێت بڵم پێت ناخۆش نەبێ ئەو جوێنە و ئەو شتانی بەرامبەر بەدی نەکرێ ئەو سوکایەتی بەرامبەر بەدی نەکرێ وەڵڵا بڕوادار نیت ئەگەر لە دڵا ئەو شتا ڕقت لی نەبێتەوە بڵێ کەفی خۆەتی کاکار کەس بە دینی خۆی ئەمڕۆ ئەویان هێناوەتە ڕێگەمانە ئەمڕۆ ئەو بەرنمەیان بۆ داناوین یەکتری قبول کردن شەیتانە پەرستێ لەسەر سەری دانێ فەرجی ئافرە دەپەرستێ بەڵێ ئەمڕۆ ئەو فەرجی ئافرە دەپەرستی ئاگادار بنا ئەمڕۆ کەسانێکن عیبادت بۆ فەرجی ئافرە دەکەن با پێتان بڵێم عباد الفروجمان هەیە عباد الشەیطانمان هەیە عباد الدینار و درهممان هەیە ئاگادار بن عبدایەتی دەکرێت بۆ غیری خوا تخوا بێمان خۆش بێمە بڵێن قەینا کەس بە ڕێگەی خۆی دەبێت لە مسلمانان لە نێوان یەکا بەڕەحم بن ئەشی دابن لەسەر کوفار سەیری هەموو ئاەتەکانی قورآان کرد کای خوێن و مانگی قورآانە مانگی ڕۆژووە مانگە دووشت قورآان و ڕۆژوو ئەو قورآانە تو تەماشای کە سەر لە بەربی خوێن و بەست خوا بە شێوازێک بخوێندنەوە لێی ورد ببنەوە لێ ئاەتەکانی تەماشای ئاەتەکان کەن کە بەلای ئاەتی لەسەر خواهستان دەڕۆن یعنی ئەوانە کێشیان لەگەڵ ئێمە تەنها ئیمانەکە ئێمێ بەخوای تعالی نایانەوێ بە ئیمان تۆ بڕۆی چکە بە ئیمان ڕۆشتی دەست پاگەبی چاو پاگەبی داوێن پاگەبی دڵ پاگەبی پارێزراوە بی متعلقاتت ماڵت شەرەفت کەرامەتت هەموو شتەکان بەڕێک و پێکی دەڕوە بەزەگەر ئیماندار نەبووی ئەی ئەوە سیاست نییە قورآن بۆچی هاتۆتە خوارەوە بۆ حکمڕانی نەهاتۆتە خوارەوە لە بینی خەڵکی پێغەمبەران حکمڕانیان نەکردووە لە نێوان خی تەعالا لە ئاسمانە و کتابێک گەنێرێ بە بەلاژەی نێرێ نازانی من و تۆ چیمان پێویستە خوا نازانێ سیاست چییە پێغەمبەر نازانێ سیاست چییە دەبێت کافران فێرمان کەن بۆ کافر جایزە سیاست بۆ مسلمان نە حرامە بڤەیە ئەخر سیاسەتی شەرعی ئەوەیە زاڵم نامێنێ مشریک نامێنێ کافر نامێنێ داوێن پیس نامێنێ چاو پیس نامێنێ دڵ پیس نامێ هەموو شتە پیسەکان نامێنن ئەوانیش لەبەر خاتری خۆیان دەبێ هەستن دیفاع لە خۆیان کە نابێت تۆی پاک بمێنی ئەڵێ قومی لوت قومی لوت داوێن پیس بوون بۆ خۆتان نەزانن نێرباز بوون نێرباز ئەو لوتە سەڵات و سەلامی خوا لەسەر پێغەمەری ئێمە ئەویش بێ عليه سەڵات وسلام لە ناویانە خەریکی ئەوە بۆی داوێن پیسی مەکەن بە قسەیان ناکەن تەعنیان لە لوتە یانی لوت خاوێن لە خاوێن إنهم أناس يتطهرون بە پاکەکانیانە گاڵتەیان پێکردن بە پاچێتەکەیان گاڵتەیان نەکرد دایان وەکو ئێمە دایان پیس نییە دەبێت دایان پیس بی دەبێت نێرباز بی اینجا تۆ پیاوی بەشام و لێ هاتووی ئەمڕۆ ژوایە برا بە ڕێزەکانم ئەمڕۆش وایە تۆی پاک نابێ بمێنی ئەبێ سەرپان بکرێتەوە بە هەموو حجەیەکی ئەوان کە هیچی حجە نیە هەمووی بڵقی باە بەس ئەوانی پیس دەبێ بمێنەوە بە هەموو ناوێک ئینسانیت تەقدمیت حەڵارەت دیارە قورآانەکەی ئێمە باسی پاکێتی ناکە و باسی پێشکەوتن ناکە و باسی ڕەفاهیەتی ئینسان ناکە هەموو شتێک لە قورآانایە برا بە ڕێزەکان ئەوها با سەیری قورآان بکەین ئەوها با سەیری ڕۆژوو بکەین ئەوها با سەیری دینەکەمان بکەین با عزیمەتمان هەبێ با هیمەتمان هەبێ هەتاکەی ئێمە ئەوها بین هەتاکەی ئەوها لاکەوتە بین ئەبێ ئەو جیلە بیر بکاتەوە جیلێکیکە پەروەەردە بکات کاوانە ئەو ئومەتە بهێن و ببن بە قورآن و بە حەدیسی پێغەمبەر صلی الله علیه وسلم نەک ئێمە هەر بە نظام و بە یاسای ئەوروپا و ئەمریکا بین و بڕۆین جا بوێری ئەوێ ئەو قسانە بەڕاستی با پێتان بڵێم ئەم جۆرە کەسانە لە ناوە بێن ها واقع وایە خی تعالى لە قورآن فەرمێ وەکانە فیلمە دینەتی تسعەت و ڕهتین یفسیدونە فیل ئەڵ لە کاتی خۆشیان هەبووە کەسانی پیاو خراپ کەسانی بکوش بۆ ئەهلی حەق هەر زۆر بووە کەسێک قسەی بکردایە لیان ئەیان کوشت و نیانهێشت بۆەوەی ئەو خەڵکە هەر لە ناو ئەو زۆڵ مستەمەی ئەوان بمێنێتەوە هەموو ڕۆژێ بە شتێکمانەوە مەژغوڵەکەن بڕۆ کاکە چواردە سەعات لە سەری بەنزین ڕاوەستە باشە چواردە سعات ڕابوەستی بۆ گەرمایە چیت بیرەمێنێ هەوازمەیە ئەوە قەیرانە ئەتوانێت ئەو شتانە لە ناو ببێ زۆر بەسیت ئەمە دەوڵەتێک ناتوانین بەنزینێک بۆ خەڵکی دیاری دابین بکەین ناتوانین هەم پرسیار لە هەمووتانەکەم ناتوانین ناتوانین ئەو مشکلێ نەهێڵین بەس نا تۆ نابێ ئیسراحەتکەی نزیکەی دوو هەفتەیە مناڵانی ئەو گەڕەکە لە لامان فێری قورآانیان نەکەین شەشی ابتدایە ئەڵێ یاکە نەعبد و یاکە بسم الله الرحمن ولا الضالیم ئەخر گوناح دەگاتێ تۆی باوک مناڵەکەت لە شەشی ابتدای بڵێ ولا الضالیم لیم چییە لیم گناح دەگاتە نازانێ بڵێ لا اله الا الله محمد رسول الله نازانێ بڵێ اشهد ان لا اله الا الله وان محمد رسول الله نازانم خوا ناوی چی نازانم پێغەمبەر ناوی چی پێغەمبەر صلی الله عليه وسلم ابن عباس لە دوای خۆیەوە زوار کرد یا غلام قسەی لەگەڵاکە پێغەمەرێکی یاوها صلی الله عليه وسلم لەگەڵ مناڵێکە فێریەکە مناڵانی صحابە عبداللهی کوڕی عباس عبداللهی کوڕی عمر عبداللهی کوڕی زبێر عبداللهی کوڕی عمری کوڕی عاس هەمووی مناڵ بوون ئەنەس دە ساڵ بوو کە پێغەمە ساڵسم چوو بۆ مەدینە دە ساڵ بوو دە ساڵ برا بەڕێزەکانم دینمان لە نالاو چوونایە ئەوە دین نییە کە خەڵک پێڵێ دین ها تەوحیدی تیانە خواپەرستی تیانە حەتا ئەبو جەهل و ئەوان بڕوایان بەوە هەبوو کە خوا ڕازق بوو ئێستا ئێمە بڕواشمان بەوە نەماوە دەڵێ کاکە معاشەکەم دەبڕێ بەخوا قسە ناکەم مامۆستای ئاینیە دەڵێ معاشەکەم دەبڕێ قسە ناکەم بەخوا ئەو کاکە بۆ تۆ ڕیشت نییە خۆ پێغەمەر واجبی کردووە سل الله عليه وسلم والله برام ڕیژ واجبە سنت نییە بەخوا والله واجبە لە هەموو مەزهبەکان دەڵێ واجبە لە مەزەبی ئیمامی شافعی علەمانی متاخیر دەڵێن کە ڕاهەتی هەیە یعنی بێزراوە شتێکی ناشرینی تۆ ڕیشە نیە بەس حرام نییە ئەوها دەڵێن دەڵێن ناشرینی بەس دەڵێن حرام علەما ڕەدی یاوەتەوە لەیان دەڵێ ابن ڕفعە فەرمێتی نەخێر شافعی لە ئەو موتی حرامە ئەگەر تۆ لە ظاهر و لە باتنمانە بە ئاگاداری خۆمان بین شتە جوانەکان واجبەکان باشە قەی ناکەەوە من تەنازولمان کرد تەنازولمان کرد بڵین هاتی نەسەر و بڵین ڕیش سونەتە ئەی و گاڵتە جارێت لە چییە بە ڕیشیەکەی هەی کافری منافق بخۆت نازانی ڕیژی پێغەمەرە سەل الله عليه وسلم بەزاتی خوا بەو گاڵتە پێکردنت کافر بووی وریای خۆتان بن ها کێتان هەیە نەزانێ ڕیش بەلایەنی کەمەوە سنەتە بەلایەنی کەمەوە ئەی بۆ ڕقت لەیەتی ئەی بۆ ناهێڵیتەوە کە سنەتە کە سنەتی پێغەمەری پێشەوایە صلی الله عليه وسلم نا نابێ ڕیش دیاردەی ڕەجعیەتە ڕیش دیاردەی کۆنەپەرستیە ڕیش قورآن بازەکە لە سورەتی طه يا ابن أم لا تأخذ بلحيتي ولا برأسي هارون بە موساڵێ کاتێک کە هاتەوە عیجلیانە پەرست دەستیا ڕیشی هارون فەرمی ئەی کوڕی دایکم ئەو ڕیشەم مەگرە قژم ڕامەکێشە من ترسام تۆ بڵێ فەرق تەفرەقەت خستە بینی بەنی ئیسراوتم با خۆت بیتەوە تا خۆت کێشەکە هەلکەیت ئەوە ئەوە لحیە نییە لە قورآانە ئەوە لحیە نییە لحەیەک ئەگەر زۆر نەبێ ئەگیرێ ئەگەر زۆر نەبێ ئەگیرێ کابرایەکی نەسرانی، کابرایەکی یەهودی، کابرایەکی شەیتان پەرست، کابرایەکی کابرایەکی بە هەر شێوازێک لە شێوەکان تۆ تەماشا بکە هەر هەر هەر حاڵەتێکی هەبێ بۆی هەیە هەچیە بکە کە بیکە تۆی مسلمان بۆت نییە تۆی مسلمان بۆت نییە جا مانگی ڕەمەزان و مانگی قورآن مانگی ڕۆژوو مانگی مانگی ڕەمەزان کە ڕۆژوو قورآانە بێ ئاگادار بین ئەوها تەماشایکن برا بە ڕێزەکان بە شەرتێک ها ئاگادار بن ئەو بانگە لە کاتی خۆی دادرابێت نەک لە پێش و پاش کاتی خۆی کەیە ئەو ئێستا هەڵواسراوە سعات ئەوەندە بانگەدا بانی بەیانی ئێمە شتێکمان نییە پێش ئەوە بڵین چارێکی پێشەوە ئەل ئیمساگ ئەل ئیمساگ جۆتا لێ نیە ها ئەل ئیمساگ ئەل ئیمساگ دەم بگرن هێشتا بانگی نیاوەڵە دەم بگرەوە بۆ دەم بگرمەوە کاکە لەبەرو گوناحیان نەگاتێ ئەو خەڵکە ئەم بدعە ضەلالەتیان داناوە ئەم بدعەیە لە کاتی خۆشی هەبوو لە زمانی ابن حەجەر و ئەوان ڕەحمەتی خوای لێبێ دەڵێ نابێ ئینسان ئەو هابکە ئەم شتانی کە دروست بووە ئەم بدعانی کە دروست بووە بدعە هەر بووە ها کورە بدعە زۆر زۆر خراپە بدعە یعنی داهێنراو یعنی شتێک پێغەمەر نەیکردووە صلی الله عليه وسلم شتێک لە دینان نیە تۆ یەی دایدەنێی تۆ تۆ بۆ شت دانێی تۆ چیت یاسادانەری خوا یاساکە دانێ پێغەمبەر صلی الله علیه وسلم یاساکەی داناوە جا کە ئەڵین بدعە و مبتدع زۆر ناشرین و قەبیحە ئەلێوە دێ ها تۆ خۆت کردو بە یاسادانەر تۆی شت بۆ من دروست دەکەی یاسا بۆ من دانێ یاسای شەرعی بۆ من دانێ بۆم دامنێ دانراوە وەکو خۆی لێم تێک مەیە جا لێرە ئاگادار بن سنەتەکان وەکو خۆی ببێ بەڕێوە شتمان بۆ زیاد نەکرێ بدعمان بدعیان یاسادانان یعنی یاسایەک دادەنی لە شەرعە خەڵکی پێ ئیلزامەکەی زۆرن ئەو بدعان ئینشاءالله باسیانەکەین بۆی خۆمانی لێ دوورخینەوە لەو لەو مزگەوتە تا بدایەت لەسەر سنە دات خوا انتقام لەو کەسە بسەنی بدعیدانە لەو لەو مزگەوتەیە بانیم جمعەمان باس کرد دو سەد نەفەرمان لێرە کۆ کردەوتمان کاکە بانگی جمعە یەک بانگ بووە بە ئیتیفاقی هەموو صحابە و تابعین و علەمایانی مجتهدین لە سەردەمی پێغەمبەر صلی الله علیه وسلم حتا ڕۆژی قیامەت یەک بانگە لەناو مزگەوتی دوو بانگ نییە بەڵا خەڵک دەیکا ئەی ئەمرت نەمێنێ خەڵگەیکا ئەی پێغەمەر بۆ نەیکرد صلی الله علیه وسلم بۆ بەخسەیە و ناکە بڵێ پێغەمەر نەیکردو منیش نایکەم لێم مەگرن ئاوا قساکەم چونکە کە شتێک ڕوون کرایەوە گوناحە تۆ سەر پێچی بکەی ئەگەر نەیزانی قەی ناکە بەس کە ڕوشن کرایەوە پێت گوترا ئەوە حەقیقەتەکەیە تۆ نابێ مخالفەی بکەی ئەگەر علمت هەیە لەسەر چاو ئەتخەمە سەر ئەو سرم قورآانە زانی نەبخوا حەدیزە زانی نەبخوا چێ هاتۆ کێشەی لەگەڵ ئێمە دروست کرد چوار نەخوێنەوە چون بۆ ئەولا ولا شکاتیان کردووەڵە ئەوە سنەتی جمعە ناکەن ئەوە بانگی جمعە نادەن کە هیچیان نە سنەتە نە نە بانگەکەی بانگە لە ناو مزگەوتە نە سنەتەکەشی سنەتە بیدعەیە شتی وامان نییە بڕۆ بۆ خۆت ئەگەر ڕازەکەی سنەت ئەوەیە لە سعات حوتی بەیانی بێ هەتا نیوڕۆ نوێش بکەی ئەیکەی دە بڕۆ دەی ملیۆنێ ڕکعات نوێشکە بزانم کەس پێ دەڵێ مەیکە بزانم کەس پێ دەڵێ مەیکە بۆیە ئەم ئیمساک ئیمساکەی کە ئەکرێ هیچ ئەسلی نییە لە دینا برا بەڕێزەکان بەڵام ئاگادار بن ئاگاداری بانگ بن بانوێش ئەبێ چی بێ پێغەمەری خوا صلی الله علیه وسلم فەرمیەتی کابرای بانوێش ئەمانەتێکی دراوەتە دەست دەبێ ئەمانەتەکە بەرێ بەڕێوە لە کاتی خۆی بانگدا لە کاتی دەقیقە و سانی خۆی بانگ بە